ڕۆمیۆ دەستی بە کارکردن کرد لە دووکەڵکێش پاککردنەوە، ئەم کارەی زۆر گرانتر بینی لەوەی پێشتر خەیاڵی بۆ ئەچوو و ئەوەی زۆر ماندووبوونی زیاد دەکرد ڕەقی مامەڵەی خاتوو ئیدە بوو کە نەیهێشت خواردن بخوات و ئەگەر ئەم دیارییە نەبوایە کە لە ژوورە داخراوەکەوە بۆی هاتبوو ئەوا لە بەر برسێتی زۆر هێزی ئەڕوخا. لاتۆ دەی ئەگەر ئەو جارە وا بکەی فڕەت دەدەمە دەرەوە ئێستا سەرت پان دەکەمەوە دایکە چی ڕووی داوە ئەو دەنگە دەنگە چییە؟ من لەبەر خاتری تۆ هاتم من باشم دەی زووکەن بڕۆنە سەرکاری خۆتان کوڕە هەتا شەو مێنەوە ها ئەگەر ئەم کوڕەش باش کار نەکا خواردن ناخوا ئێمە هەشتا و پێنج هەزارمان پێداوە جا پێویستە بەڕێز ڕۆسی چیە بەم بەیانیەوە شێواوی دەڵێ خێزانەکەت توڕە بوە. خۆت لە ئیشی کەس هەڵمەقورتێنە. بەڵام لە کاتی شەڕدا پێویست ناکا دەنگتان بەرز بکەنەوە. بەسە با بڕۆین دەی. بڕۆین. نازانم بۆچی ئەمانە خۆیان لە ئیشی خەڵکی هەڵەقورتێنن. یەڵا ڕۆمیۆ. مامۆستا پێڵاوەکەت بەجێهێشت. بێنە دەی. وا دیارە ئەو کوڕە زۆر لە مێژنێ گەیشتۆتە میلانۆ. حەز دەکەی گەورەم؟ هەر لە دوێنێوە دەستی بە کار کردووە. ئایا توانێ دوو کەڵکەشت پاک کاتەوە؟ مەبەستم باوەڕت پێی هەیە؟ هیچ خەمت نەبێ، ڕاستە ئەو مناڵێکی بچووکە، بەڵام کارەکە زۆر باش فێر بووە. ئەم بەزمە زوو زوو ڕووئەدات، چونکە باڵندە زۆران حەز لە شوێنی گەرمە بۆ ئەوەی هێلانەی تێدا بکەن، ئێستاش لەبەر هاتنی زستان کۆچیان کردووە. ئەمە چیتە؟ خەمت نەبێ من سەلامەتم. زۆر سوپاست دەکەم. بەڕاستی کارێکی چاکت کرد. بەڵێ. گەورەم، کارەکەمان تەواو، ئێستاش ئەگەر کرێیەکەمان بدەیتی ئێمە ئەڕۆین. بەسەرچاو، فەرموو. ئێمە هەردەم لە خزمەتی تۆداین گەورەم. باشە چەندی بدەمە کرێکارەکەی؟ هە؟ هیچم ناوێ. بەشی خۆت لە کرێیەکە وەردەگری؟ تۆ خەم لەو مەخۆ، ئێمە زۆر باش ئاگاداری دەکەین. م، ڕاوەستە. ئەوەش لە بۆ تۆیە چییە؟ گەورم ئەخر من خوێندەواریم نییە ها پێویستە لەسەر شەرم نەکەی. بەڵکو دەبێ خۆت فێری نووسین و خوێندنەوە بکەی. وەرە لەگەڵم. ئێستا فێرت دەکەم چۆن ناوی خۆت دەنووسی. تەماشا کە. ئێستا نووسیم ناوت چییە؟ ئەو ڕستەیە داوای ناوی من دەکا؟ بەڵێ. با بەردەوام بین. جوان تەماشا کە. ئەمن ناوم ڕۆمیۆیە. ها من ناوم ڕۆمیۆیە. زۆر چاکە ناوم. ناوم. ڕۆمیۆیە. ڕۆمیۆیە. ڕۆمیۆ، هەر کاتێک پێت خۆش بوو ئەوا وەرە لام فێری زۆر شتی بە کەڵکی دیکەت دەکەم. من زۆر سوپاست دەکەم گەورەم. بیکۆڕە تۆ لە کێ بووی؟ ئەمڕۆ چوار دوو کاڵ کێچم پاک کردۆتەوە بەڵام ئەوەی ئەخیریان زۆر ناخۆش بوو لەبەر ئەمە خاتولیدام پەنیرەی دامێ وەرە با بەیەکەوە بیخۆین. ئەمە دیاریەکی ترە لەم کچە ئەم ژوورە. ئای کە جوانە ئەمە چییە؟ نامەیە؟ ئەبی چی تێدا نوسرابێ؟ یاری بەم کتێبە مەکە بیکۆڕۆ. ئەمانە بەیەکدا چۆن؟ ڕۆسی، ئایا دەزانی من ڕۆمیۆم خۆش نەویستووە، قەتیشم خۆش ناوێ. لەبەر چی؟ من هۆیەکەی باش نازانم، بەڵام هەر کاتێ ئەیبینم بە دیقەتەوە سەیری ئەم ژوورە دەکات، وا هەست دەکەم ئەم نهێنییە ئەزانێ کە ئێمە تیایدا شاردوومانەتەوە. ئیتر من هەقم نییە. ئەگەر ئەو جارەی لەم ژوورە نزیک بێتەوە ئەبێ هەموو جانی ورد و خاش بکەم من هەرگیز نەخۆش نابم. خەمی لێ مەخۆ ئەو لە ژوورەکەی خۆیدا بەند کراوە. ڕاستە بەڵام ئەوەشت لەبیر نەچێ کە ئێمە دەبێ هەردەم ئاگامان لە خۆمان بێ. من ناوم ڕۆمیۆیە. ئێستا نامەکە ئامادەیە. زۆر باشە. کدوم تمساح کەمێ ئەو چ ئەو چۆل بێرێ چێت بیت خست و بێنی بە کۆسەبێت و بێرێ چت کەی ئەوی دبێت تشتێکی بێستا من کێ پێویستی پێیەتی دوکەڵ کێشی ماڵان پاک دەکەینەوە بە نرخێکی گونجاو. دوکەڵ کێش پاک ئەکەینەوە. ڕۆمیۆ، خۆ فێرم کردی دەنگت بەرز کەیتەوە ئەڵێی بیرت چوو؟ ئێ باشە. ڕۆمیۆ، لە بەیانییەوە خەیاڵت لای خۆت نییە؟ ئەوە بیر لە چی ئەکەیتەوە؟ ببورە. پێم بڵێ بزانم بیر لە چی ئەکەیتەوە؟ هێی ڕۆزی، حاڵەحواڵت چۆنە؟ ئەوە بۆ وا توڕە دیاری ها؟ چۆنی ماردیۆ؟ دیارە ئەمڕۆ پارەی باشت پەیا نەکردووە. کورە لە بەیانییەوە لەگەڵ ئەم کوڕە هەر خەریکم. ئاخ. ئەم کاتەت باش ڕۆمیۆ، ئەوە لێرە چ دەکەی پێم بڵێ؟ ئەم کاتەت باش دکتۆر من بەدوای تۆدا ئەگەڕام. بەڕاست؟ باشە چت لە من دەوێ ڕۆمیۆ؟ من ئەمەوێ. چیە ڕۆمیۆ؟ قسان بکە شەرمێ مەکە. ها ئەمەوێ ئەم نامەیەم بۆ بخوێنیتەوە فەرموو. م هەر کە یەکەم ڕۆژ هاتیە ماڵمان نەتۆم دیت. هەروەها کە بۆ کارکردنیش ڕۆیشتی. بەڕاستی کوڕێکی ژیر و چاک دیاری. بەڵام ئەوان زۆر بە خراپی مامەڵەت لەگەڵدا دەکەن. تکایە ناوی خۆتم پێ بڵێ. زۆر باشە، تکایە ئەم نامەیەش. زۆر باشە ڕۆمیۆ، زۆر سوپاست دەکەم کە ناوی خۆت لە بۆ من نارد. هیوادارم بتبینم و سەربردەی ژیانت بزانم، چونکە زۆر بە پەرۆشم بیزانم. تکایە هەوڵ بدە کە بمبینیت. تخوا بەم شێوەیەی نووسیوە؟ م، بەڵێ، بێگومان. ڕۆمیۆ، ئەوە لێرەی؟ ئەوە چی ئەکەی لێرە ئەی تەمبەڵ؟ یەڵا دەی بڕۆرە بۆ سەر کارەکەت. گەورەم، تخوا با ئەمانە نهێنی پێ لە بینمان، تکایە. م، بەڵێ، بێگومان. زۆر سپاستەکەم گەورەم. هیوادارم بتبینم و سەربردەی ژیانت بزانم چونکە زۆر بە پەرۆشم بیزانم تکایە هەوڵ بدە کە بمبینی. مۆسیقا. ڕۆمیۆ چووە ئەو ژوورەی کە چوونەژوورەوەی تێدا قەدەغە کرابوو، لەوێ چاوی بە ئەنجێلێتا کەوت، بەڵام ئایا نهێنی ئەم شاراوەیە ئەزانێت کە لایەتی و ئەبێ هیچ کاریگەرییەکی لەسەر بەسەرهاتی دروست بکات و ئایا لەبەرچی ئەنجێلۆ هەڵدەستێ بە هەراسانکردنی ڕۆمیۆ؟ هەواڵی ئەم ڕووداوانە